ئاینی پیرۆزی ئیسلام ئاینی هەموو کۆمەڵگایە هەموو کۆمەڵگاش مڵکی ئیسلامن و مافیان هەیە لەسەر ئیسلام قورئان فێرمان دەکات یاساکانی قورئان بۆ ئەوە هاتووە کە تاکەکان پێکەوە ببەستێ و هەموو کۆمەڵگا پێکەوە لە شادی و لە شادومانیدا بن قورئان یاسایەکە کە مسلمانان و مرۆڤایەتی هان دەدات کە دژی تەمەڵی و تەوەزەلی بن بەڵکو دۆستی کار و عارەقەی نێوچەوان و کەسابەتی حەڵاڵ بن ئاینی پیرۆزی ئیسلام ئەو ئاینەیە کە دەوڵەمەند و هەژار دەکات بە برای یەکتری و لە عیبادەتەکانا وەکو یەک دەس و دەم دەگرینەوە لە خواردن و پێکەوە ئەنجامی عیبادەتەکان دەدەین بەڵام بەداخەوە ئەمڕۆ مرۆڤایەتی لە سەرتاسەری جیهاندا لە نێو سەدان قەیرانی زۆر ترسناکدا خۆی دەبینێتەوە قەیرانی شەڕ ماڵکاولی بەسەر مرۆڤایەتیدا بەدەستی مرۆڤە زلهێزەکان و مرۆڤە خوانەناسەکان و لەژێر سەرپەرشتیاری و چاودێری ئەمریکای زلهێزی زاڵم و گاور و جوولەکەدا بە نمونە ئەوەی لە ساڵێکدا بۆ شەڕ سەرف دەکرێت کە بریتییە لە هەزار و حەوت سەد و سی و پێنج ملیار دۆلار لە جەنگدا سەرف دەکرێ، بەڵام هەرچی هەژار هەیە لەسەر زەویدا تەنها سەد و نەوەد و پێنج ملیار دۆلاری پێویستە کە لە هەژاری ڕزگار بکرێ. لە کاتێکدا ئەمڕۆ مرۆڤایەتی زۆرترین ئاوارە و لاجئ بە خۆیوە دەبینێ، پەنجا ملیۆن لاجئ و ئاوارە ئەمڕۆ بوونی هەیە، سەد و شانزە ملیۆن منداڵ کاری ناشیاو و ناشایستەی پێ ئەنجام دەدرێ، بەداخەوە لە سەدا حەفتای بریتییە لە تاکی مسوڵمان و لە خەڵکی وڵاتی مسوڵمان. بەداخەوە ئەمڕۆ برسێتی هەڕەشە لە زۆرێک لە مرۆڤەکان دەکات لە سانیە و لە دەقەدایە مرۆڤەکان لە برساندا دەمرن لە هەمان کاتە لە وڵاتێکی زلهێزی وەکو ئەمریکادا لە ماوەی هەشت خولەکدا کەسێک لە زۆرخۆری یان لە پیسخۆری یان لە قەڵەویدا دەمرێت خواردن فڕێ دەدرێ بەڵام بڕۆ سەیری ئەفەریقاکە بزانە برسێتی دەستی خستۆتە بینەقاقەی چەندێک لە مرۆڤی هەژارەوە لە بۆرما لە ئەفەریقا لە زۆرێک لە وڵاتەکاندا بەداخەوە هەرێمی کوردستانیشمان بێبەشە لە ڕەحمەتی ئیسلام لە حکمدا بۆیە قەیران لە دوای قەیران نەهامەتی لە دوای نەهامەتی یەخەمان پێ دەگرێ. سەرباری ئەوەی کە ئێمە چاوەڕێی سەربەخۆیین، چاوەڕێی دەوڵەتین، چاوەڕێی عەدالەتین، بەڵام بەداخەوە بە تایبەتی هێندێک دیاردە، هێندێک قەیران لە مانگی ڕەمەزاندا یەخە بە موسوڵمانان دەگرێ کە هەر یەکێکیش لەمانە بە ڕاستی خۆی بۆ خۆی دەبینین قەیرانانێکن زۆر جار دروستکراون کەمینن ئەڵغامن دادەنرێن بۆ مسلمانان بە تایبەتی لە مانگی ڕەمەزاندا مسلمانان دەبێ لە سەرەکاندا بن سەرەی گەنم تەسلیمکردن سەرەی وەرگرتنی بەنزین هەژاران دەبێ لە خەستەخانە و لە نەخۆشخانەدا بن بۆ تەندروستییان یان دەبێ لە بەردەم چەندین نەهامەتی و بێکارەبایی و بێمووچەیی و بێبووجەیی و گرانی و بازاڕی حەرام و مەترسیدا خۆ دەبینینەوە ئەمانە بەڕاستی مشتێکن لە خەروارێک لە ئێش و ئازار لە ئەنجامی نەبوونی حوکمی قورئان لە ئەنجامی جێبەجێنەکردنی ڕەحمەتی پێغەمبەری ئیسلام عەلەیهی سەلات وەسەلام ئەمڕۆ جیهان بەگشتی و جیهانی ئیسلامی و مسلمانان بە تایبەتی و عێراق و کوردستانی ئێمەش لە بەردەم ئەم نەهامەتیانەدایە بەداخەوە بەداخەوە زۆرێک لە میللەت ئەمڕۆ لە ئەنجامی خواردنی پیس و خراپدا خۆی لای دکتۆرە و معقولە دە هەزار شۆفێر لەم وڵاتەدا تووشی کێشەی سەیارە و پیسی بەنزین ببێ کەسیش بە خەیاڵیدا نەیە کێ قەرە بوو ئەم خەڵکە هەژار و لێقەوماوە بکاتەوە بەڵام مسلمانانی ئازیز ئەمە کەمێک لە خەم بوو ناکرێ ئاگامان لێی نەبێ و لە میحرابی پێغەمبەرەوە صلی الله علیه وسلم نەیدەین بە گوێی هەمواندا کە ئێمەش دەزانین ئەمانە ستەمن دەکرێن بەڵام لە مانگی قورئاندا لە مانگی ڕەحمەت و سۆز و بەزەییدا دەچینە خزمەت پایەی سێیەم لە پایەکانی ئیسلام دەچینە خزمەت ڕوکنێک لە ڕوکنەکانی مسوڵمان بوونمان لە دوای ئەشهەد ئەن لا ئیلاهە ئیلا اللە و ئەشهەد ئەن محەممەدەن ڕەسول اللە پاشان لە دوای ئەنجامدانی پێنج فەرزەی نوێژ ڕوکن و پایەی سێیەم کە نزیکترین باس و خواسە لە مانگی ڕەمەزانە قسەی لەسەر بکرێ بریتییە لە زەکاتی ماڵەکانمان بریتییە لە بەخشین و لە هاریکاری و هاوکاری هەژاران و لێقەوماوان، بەڵێ موسڵمانانی ئازیز، زەکات فەرزبوونی پێش ڕۆژووە، لە کوردەواریدا کە دەوترێت نوێژ و ڕۆژوو ئەمە زاراوەیەکی شەعبییە، بەڵام لە زاراوەی شەرعیدا نوێژ، زەکات، ئینجا ڕۆژوو دێتە پێشەوە. لە قورئانی پیرۆزدا هەشتا و دوو جار خوا سبحانە وتعالی لەگەڵ باسکردنی نوێژدا باسی زەکاتمان بۆ دەکات. بەڵێ زەکات پایەی سێیەمە لە پایەکانی ئیسلام، مەرجی سێیەمە لە مەرجی مسوڵمان بوونمان، کاتێک خوای پەروەردگار ماڵمان پێ دەبەخشێ دەبێ زەکاتی ماڵمان دەربکەین. زەکات لە ئایەتەکان لە شاری مەککە و لەو ئایەتانە و لەو سوورەتانەی کە لە مەککە دابەزیون خوای پەروەردگار سەرەتا و هاندان و باسکردنی زەکات و سەدەقەی دابەزاندووە، تا لە شاری مەدینە تەواوی وردەکاری زەکاتی بۆ مسوڵمانان دابەزاندووە مسوڵمانانی ئازیز خوای پەروەردگار لەبەر حرمەتی هەژاران خوای پەروەردگار لەبەر ئەوەی ماڵ پێی دەوترێ مال الله ملکی خوای پەروەردگارە دەبینین دابەشکردنی میرات دابەشکردنی زەکات نەدراوەتە دەستی پێغەمبەری ئازیزیش عەلەیه سەلات وەسەلام بەڵکو خوا سبحانه وتعالی بۆ خۆی دابەشی دەکات بۆ خۆی دیاری دەکات دەبێ زەکات بەکێ بدرێ کەواتە ئیسلام ئەو ئاینەیە کە بەڕاستی دۆستی هەژارانە بەڵام دوژمنی هەژارییە ئیسلام ئەو ئاینەیە کە بەڕاستی تەنها ئاینە باوکە پێغەمبەرەکەی صلی الله علیه وسلم ڕووی شیرینی دەستی مبارەکی تەنها ئاین و باوکێکە کە دەبێت بە باوک بۆ ئەوانەی کە باوکیان لەدەست داوە و پێیان دەوترێ نازداران ئیسلام تەنها ئاینێکە کە دەبێ بە خەمخۆری هەژارانێک کە ماڵیان نییە ئیسلام تەنها ئاینێکە ئەوەی کە پێی دەوترێ ڕێبوار وەتەنی نییە ئەوەی کە پێی دەوترێ ئاوارە ئیسلام خەمی لێ دەخوا و ئەو کەسانەی کە شیاون زەکاتیان پێدەدات ئیسلام ئەو ئاینەیە کە قبوڵی نییە تەنها گردنێک تەنها گەردنێک لە ژێر عەبدایەتی و زوڵم و ستەما بێ بە زەکات و بە ماڵی مسوڵمانان ڕزگاری دەکات بەڵێ ئیسلام ئەو ئاینەیە کە ئازادی پێیە بۆ مرۆڤەکان مرۆڤەکان لە چەوساوەیی و لە برسێتی ڕزگار دەکات ئیسلام ئەو ئاینەیە کە تێرکردنی سکەکانی پێشخستووە بەسەر تێرکردنی بیرەکان ئیسلام ئەو ئاینەیە کە هەر لە شاری مەککەدا ئەطعەمەهم من جوع و ئامەنەهم من خەوف تێرکردنی سکەکان خەمی شەو ڕۆژی پێغەمبەری ئازیز عەلەیه سەلات وەسەلام لە قورئانی پیرۆزدایە خوای پەروەردگار لە سورەتە مەکیەکاندا باس لە بەخشینی ماڵ و تێرکردنی سکی هەژارانمان بۆ دەکات بۆیە دەبینین ئاینی پیرۆزی ئیسلام تا سەر ئێسقان دژی هەژارییە دژی گەندەڵییە دژی خراپ بەکارهێنانی ماڵە ئیسلام خەڵات و دیاری پێ بۆ هەژاران دەبینین جەژنەکانمان هەر بۆ هەژارانە سەرفیترە و زەکات و سەدەقە و بەخشینمان هەر بۆ هەژارانە، عیبادەتی مانگی ڕەمەزان بۆ خۆشکردنی بەینی هەمووانە کە پێکەوە لە یەک ئاستا وەکو یەک برسی بین وەکو یەک تونی بین لە یەک کاتا پێکەوە بە ئەڵڵا و ئەکبەرێک دەم و دەسمان بەرین بۆ ئاو خۆشەویستانم ئاینی پیرۆزی ئیسلام لە پێناسەی زەکاتا پێمان دەڵێت زەکات مەشروعە پرۆژەیە یاسایەکی قورئانیە یاسایەکی ناوازە و بێوێنەیە هەموو قەیرانەکانی مرۆڤایەتی ئەمڕۆ دڵنیابن بەشێکی گەورە و گرنگی بە پرۆژەی زەکاتی قورئانی چارەسەر دەبێ و مرۆڤەکان لە برسێتی ڕزگاریان دەبێ چونکە زەکات مەشروعێکی ئاینییە زەکات پرۆژەیەکی ماڵییە زەکات پرۆژەیەکی ئابوورییە زەکات پرۆژەیەکی سیاسی و ئەخلاقییە قورئانی پیرۆز بۆمان دەسەلمێنێ و دەفەرموێت لە ماڵی مسوڵمانان لەو ماڵەی خوا داوێتی بە مسوڵمانان خود من ئەموالهم جا لەسەر ئاەتەکە وشە بە وشە با بوەستین یەکەمین خود من ئەموالهم فعلی ئەمرە بۆ بە پێغەمبەری ئازیز دەفەرمێ کەواتە زەکات پرۆژەیەکی سیاسی دەوڵەتداریە بەها و گەورەی زەکات کاتێک ئومەتی ئیسلامی هەستی پێ دەکەن کە دەوڵەتی ئیسلامی هەبێ خەلیفەیەکی وەکو عومەری کوڕی عەبدولعەزیز زەکاتی مسوڵمانان کۆبکاتەوە ئینجا دەزانی هەژار و لێقەوماو لە خاکی ئیسلامی و بگرە ناو مرۆڤایەتیدا نامێنێت پاشان خوای پەروەردگار دەفەرمێ من ئەموالیهم دەفەرمێ لە ماڵەکانتان سەرنج بن ئیعجازی زەکات خوای پەروەردگار نافەرمێ دیاریم کردووە تەنها لە ماڵێک لە شتێک لە دوو شتا زەکاتە درێ ئا لێرەدایە زۆر گرنگە بزانین ئیسلام دیاری نەکردووە لە چیدا زەکات دەدرێ بەڵام واجبی کردووە دیاری کردووە بڕیویەتیەوە زەکات بەچێ دەدرێ بۆیە دەفەرمێ من ئەموالهم ئەگەر پێغەمبەری ئازیز عەلەیهی سەلات وەسەلام بیفەرموایە تەنها زەکات لە گەنم و جۆ و مێوژ و خورما و ئاڵتوون و ئەوانەدا دەبێ ئەی ئەمڕۆ دەیان و سەدان شەریکات و شەریکاتی ئیتیسالات و باخیرە و نەوت و دەیەها جۆری بازرگانی هاتۆتە پێشەوە ئەی کێ زەکاتی لەوانە دەربکردایە بۆیە دەبینین زەکات کراوەیە لە چی دەدرێ چونکە ئیحتیاجی ئینسانەکان و هەژاران دیاری دەکات و هاتنە پێشەوەی ماڵەکانیش زەکات بۆ؟ خوای پەروەردگار دەفەرمێ بۆ پاکردنەوەی دڵتان لە ڕەزیلی و لە بەخیلی بۆ پاکردنەوەی مێشکتان لە تەکەبر و لوتبەرزی بۆ ئەوەی هەمووتان لە بەرامبەر یاسای خوای پەروەردگارە عەبدی خوا بن هەمووتان بەندەی خوای پەروەردگار بن کەواتە زەکات بریتییە لە گەشەکردن، لە زیادبوون، بریتییە لە بەرەکەت لە ماڵا. زەکات واجبە لەسەر هەر مسوڵمانێک عاقڵ بێ، باڵغ بێ، ماڵی خۆی هەبێ، حەڵاڵی خۆی بێ، موڵکی خۆی بێ، ئەندازەی تیا بێتە جێ، ساڵێکی بەسەردا بێتەوە، لە ئیحتیاجی خۆی زیاتر بێ ئینجا واجب دەبێ لەسەر ئەو مسوڵمانە کە دەبێ زەکاتی ماڵەکەی لێ دەربکات مسوڵمانانی ئازیز دەبینین لە ئاینی پیرۆزی ئیسلامدا خوای پەروەردگار دیاری کردووە زەکاتی ماڵمان بەکێ بدرێ خوای پەروەردگار دەفەرموێ ئینەمە الصدقات للفقراء انما کە ئەداتی حەصرە، خوای پەروەردگار دەفەرموێ زەکات تەنها موڵکی فەقیر و هەژارەکانە، زەکات تەنها موڵکێکە دیاری کراوە بۆ ئەو کەسانەی کە کۆی دەکەنەوە وە هەروەها بۆ ئەو کەسانەی کە تازە دێنە ناو ئیسلامەوە وە هەروەها بۆ ئەو کەسانەی کە لەسەر حەڵاڵ لەسەر ئیشی زەروورەتی ژیانی خۆی قەرزار بووە و هەروەها بۆ ئەو کەسانەشی لە پێناوی فی سبیل اللە پاراستنی دین و ئیمانی خا... دین و ئیمان و خەڵک و خاکی مسلماندا دەجەنگن لە پێناوی ئاوەدانکردنەوەی وڵاتە دەبێ زەکاتە ئیماڵەکانمان دەربکرێت کەواتە خوشک و برای مسوڵمانم گەر ئێسا بپرسی مامۆستا چۆن زەکاتی ماڵم دەربکەم زەکات لە چیدا واجبە پێت دەڵێم خوشک و برای کوردی مسوڵمانم زەکاتی پارەکەت هەر کەسێک چوار ملیۆن و نیو ئەگەر بە دۆلار دەیشکێنیتەوە لە هەر دەفتەرێکدا دوو گەڵاونی و واتە دوو سەد و پەنجا دۆلار زەکاتی ماڵەکەتە زەکاتی ماڵی بازرگانیتە زەکاتی ئەو زەوی و زارەیە کە تیجارەتی پێوە دەکەی ئەی زەکاتی ئاڵتون ئەویش بە هەمان شێوە لە بیست مسقاڵە نیو مسقاڵ زەکاتی دەکەوێ ئەگەر ئاڵتونەکە ئاڵتونی بازرگانی و کڕین و فرۆشتن بێ ئەی زەکاتی گەنم و جۆگەمان چۆن دەربکەین زەکاتی گەنم و جۆ جیاوازە لە زەکاتی پارە چونکە زەکاتی گەنم و جۆ خوای پەروەردگار دەفەرمێ و ئات و حەقه یومە حەسادی ڕۆژی دروێنە لەسەر خەرمان واجب دەبێ زەکاتی گەنمەکەت دەربکەی کە زەکاتی گەنمیش دەیەکە، واتە لانی کەمیەکەی، کەسێک حەوت سەد و بیست و پێنج کیلۆ گەنمی هەبێ لای خواروەکەی واجبە زەکاتی لە دەربکات، ئیتر لەمەوە قیاسی بکە دەیەک، واتە دە تەنت هەیە تەنێک زەکاتی دەکەوێ، ئێستە زەکاتەکەی بە، بەڵێ بە نرخی ڕۆژ، بیفرۆشە یان گەنمەکە یان پارەکەی بە بە هەژار و ئەو کەسانەی کە زەکاتیان پێ دەشێ. دوای مەخە ئێستا بیدە زۆر باشتر دەکەی خوا لە خۆت ڕازی دەکەی ئەگەر بوو بە پارە لێتان تێک نەچێ جوتیاران و فەلاحە بەڕێزەکان ئەگەر پارەی گەنمەکەت وەرگرت لە ملیۆنێکا سەد هەزارە لە ملیۆنێکا سەد هەزارە لە دە ملیۆن پارەی گەنما یەک ملیۆن زەکاتی دەکەوێ سەرفیترەکەمان سێ هەزارە بۆ هەر کەسێ، کەفاراتی ڕۆژووی پیر و بەساڵاچوو و نەخۆشەکانمان هەر سێ هەزارە بۆ هەر ڕۆژێک کە دەبێ لە ماڵەکانمان دەربکرێ. موسڵمانانی ئازیز، ئەم یادخستنەوە و بیرخستنەوە لە ئێستادا مەبەستم پێ چاکسازییە، مەبەستم پێ لاکردنەوەی لە هەژاران، مەبەستم پێ دروستکردنی برایەتی و پێکەوەژیانە، مەبەستم پێ ئەوەیە کە هەموو لایەکمان بەم ئیسلامە گۆش بین، چاو نەکەین لە بێ مووچەی و بێ بووجەیی، بەڵکو ئێمە میللەتی کوردی مسوڵمانین، میللەتێکین هەموومان بەم ئیسلامە پێکەوە بووین بە برا و بووین بە خزمی یەکتر و کەسی یەکتری، دەبا ئێستا لە هەموو کات زیاتر هاوکاری و هاریکاری یەکتر بکەین. با ئەوەی کە خۆشمان دەوێ لە ماڵەکانمان بیبەخشین، چونکە پێغەمبەری ئازیز علیه الصلوة والسلام وامان لێ داوا دەکات. پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم ڕۆژێک کچە ئازیزەکەی فاتیمە دەبینێ خەریکی سپیکردنەوە و جوانکردنەوەی دینارێکە لە زیو، ئەوە چی دەکەی کچم؟ بابە گیان ئەم پارە دەبەخشم، دەزانم پێشەوەی بکەوێتە دەستی مەخلوقێکەوە فەقیرێکەوە هەژارێکەوە دەکەوێتە دەستی ڕاستی رب العالمینەوە چونکە خوای پەروەردگار دەفەرمێ ومن یقرض الله قرضا حسنا قەرز بەخوا بەن یەک دینار ببەخشن خوای پەروەردگار تا حەوسەد دینار پاداشتان دەداتەوە بۆیە بەم جۆرە دەیبەخشێ، کەواتە لە ئێستادا، لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون، دەستمان بچێتە ئەو ماڵانەی کە خوا پێی داوین، بیدەین بە هەژاران و بە لێقەوماوان و بەو کەسانەی کە زەکاتیان پێ دەشێ. زەکات و سەرفیترە و سەدەقات پرۆژەی پاکبوونەوەی کۆمەڵگایە، چۆن پێغەمبەری ئازیز عەلەیهی سەڵات وەسەلام لە فەرموودەیەکدا باسی لەناو قەومەکانی پێشوودا کابرایەک و خێرخوازێکمان بۆ دەکات و دەفەرموێ خێرخوازێک بڕیاریدا خوایە ئەم شەو دەگەڕێم دەمەوێ ماڵێک ببەخشم کەسێکی هەژار و لێقەوماوم بە نسیبی و بیدەمێ دەفەرمێ کاتێک ڕۆشت دەبینێ لە نزیکی ماڵێکدا کەسێک دانیشتووە لە پەناگایەکدا، ئەمیش دەچێتە پێشەوە و دەموچاوی داتەپێشێ و دادەپۆشێ و دەڵێ دیارە کەسێکی زۆر هەژار و لێقەوماوە، ئەندازەیەک لە تورەکەیەکدا پارەی پێیە و لای دایدەنێ و دەڕوات. بۆ بەیانی دەنگ و باز بڵاو دەبێتەوە، ئەمشەو خێرخوازێک ماڵێکی بەخشیوە بە کەسێک کە لە جێگایەکدا خۆی ئامادە کردبوو بۆ دزیکردن لە ماڵێک. دەڵێ سبحان اللە چیم کرد بۆ شەوی دووەم بڕیارەدا خوایە دەمەوێت تۆ لە خۆم ڕازی کەم دەڕوات هاوڵاتیەک دەبینێ بە هەمان شێوە لە پەناگە و تاریکاییەکدایە خۆی مەڵاس داوە دەڵێ دیارە ئەمە لە هەژاریدا زۆر بێلانە و بێ شوێنە دەچێتە پێشەوە و بە هەمان شێوە پارەیەکی بۆ دادەنێ بەیانی دەنگ و باز بڵاو دەبێتەوە ئەم شەو خێرخوازێک پاری داوە بە کەسێ خۆی مەڵاس دابوو مەوعیدی هەبوو بچێ زینا بکە خوا پەنامان با خێرخوازەکە دەڵێ وەڵڵاهی خوایە من دەمەوێت تۆ لە خۆم ڕازی کەم خوای پەروەردگار بەردەوام دەبم لەسەر خێرکردن بۆیە بۆ شەوی سێیەم دەچێت لە بەردەم شوێنێکی گشتیدا بە نمونە لە بەردەم مزگەوتێکدا بە زمانی خۆمان هاوڵاتیەک دەبینێ دەڵێ دیارە بەخوا زۆر بێلانە و بێ شوێنە بە هەمان شێوە هاوکاری ئەویش دەکات تا بەیانی هەمتر دەڵێن ئەم شەو کەسێکی خێرخواز پارەی داوە بە کەسێکی دەوڵەمەند کە لە تاو زۆر زۆری پارەی خۆی لە ماڵا شوێنی بە خۆی نەگرتووە بەڵام هەر پێغەمبەری ئازیز دەفەرموێ لە خەوندا ئەم خێرخوازە نیەت پاکە خاوەن ئیرادەیە ئاگادار دەکرێتەوە کە هەر سێ خێرەکەت هەر سێ بەخشینەکەت شوێنی خۆی گرت کەسی یەکەم کە بڕیاری دابوو دزی بکە ئیتر بەم ماڵە ئیکتیفای کردووتی خوایە من دەمەوێت دزی بکەم تۆ ڕزقی وام بۆ دەنێری استغفراللە تەوبەی کرد و پەشیمان بوویەوە ئەو کەسەی کە ویستی زینا بکا وتی تەواو ئیتر ئەوە منیش خوایە تۆ ڕەحمی تۆ ئاوا بێ لەگەڵ منا ئەوە منیش تەوبە بێ و پەشیمان دەبمەوە کەسە دەوڵەمەندەکەش وتی خوایە من بە ڕۆژ ناتوانم ببەخشم من ماڵی خۆمە خۆم دەسم تێی ناچێ بۆ خۆم چروکی و ڕەزیلی تیاکەم کەچی کەسێک بە شەو دێ ئە ئاوا بە نهێنی دەم و چاوی خۆی دادەپۆشێ ئەوا منیش نیوەی ماڵەکەم دەبەخشم بە هەژاران و بە لێقەوماوان ئوممەتی ئیسلامی ئوممەتی مسوڵمان بەڕاستی دەبێ لە بەخشیندا لەبەر خاتری خوای پەروەردگار دەزانێ بە کێ دەبەخشێ دەزانێ چاکسازی کۆمەڵایەتی بە بەخشین دەکرێ دەسەڵاتدارانی هەرێم بریا لەبری ئەوەی ئەم میللەتە تووشی قەرزاری کەن لەبری ئەوەی قەرزی سوور ڕیبا بۆ ئەم میللەتە بێنن بەخوا ئەم میللەتی مسلمانە پێویستی بە موئەسەسەی زەکات هەیە ئەم میللەتی کوردی مسلمانە پێویستی بە عەدالەت و دادگەری هەیە میللەتی کوردی مسلمان پێویستی بەوە نییە وەکوم وڵاتی میسر پێنج ملیاری قەرز کردووە، مانگانە سی ملیۆن دۆلار دەچێتە سەری، ساڵانە زیاد لە سەد و ئەوەندە ملیۆن دۆلار دەچێتە سەر قەرزەکەی، کەواتە میللەتی کوردی موسڵمان باری لارە، لارتری مەکەن، خەڵک هەژارە، برسییە، تینووە، لە سەرەکاندا ماندوو بووە، بەڵام بەڵام پێویستی بە ئیسلامە، پێویستی بە دادگەرییە، پێویستی بە عەدالەتە، پێویستی بە ڕاستی بە ماڵی خۆ یەکخستنە، پێویستی بە لاکردنەوەیە لەو خەڵکانەی کە بوون بە ژێر قەرز و قۆڵەوە، ئەو خەڵکانەی کە کرێی خانوویان پێ نادرێ، عیلاجی نەخۆشییان پێ ناکڕێ، لا لەو خەڵکە بکەنەوە، نەک بێن بە ڕاستی لەسەر کورسی و لەسەر مەسڵەحەتی سیاسی خۆتان بێن کەشتی میللەتی کورد کونتێ بکەن. بۆیە میللەتی کوردی مسوڵمان دڵنیابین ئاسوودەیی دڵمان، ماڵمان، تاکمان، کۆمەڵگامان بە ئیسلامە. ئێستا لە هەموو کاتێک زیاتر پێویستە دەست بە ئیسلامەوە بگرین چونکە تەنها ئیسلامە دۆستی هەژاران، تەنها ئیسلامە دەتوانێ چارەسەری سەرجەم کێشە و قەیرانەکانمان بکات. خوایە بۆ خاتری اسمی اعظمت بۆ خاتری یەکە یەکەی ناوە پیرۆزەکانت یا اللە خوای پەروەردگار موفقی مسلمانان بکە تا بتوانن زەکاتی ماڵەکانیان دەربکەن خوای پەروەردگار هیدایەتی مسلمانان بە کە دەستی هەژاران و لێقەوماوان بگرن یا ئەڵڵا خوای پەروەردگار ئەم میلەتە لە چەندین قەیران و گرفتایە خوای پەروەردگار ئەم میلەتە چەندین بەردی گەورە بەردەم ژیان و بەردەم چاوی گرتوین خوایە لێت داواکارین ئەو بەرد و ناڕەحەتیانەمان بۆ لابە خوای پەروەردگار ڕۆژی ڕووناکمان لێ بکەرەوە زیاتر یا ئەڵڵا یا مەنان منەتی خۆتمان بەسەرا دابارێنە خوای پەروەردگار بێنازان لێ قەوماوان بێوەژنان ئاوارەکان یا ئەڵڵا زۆر محتاجی ڕەحمەتی تۆن خوای ڕەحمەتی خۆت لە ئاسمان و زەویەوە دابارێنە خوای پەروەردگار ئێمە شکری نیعمەتی دەغڵ و دان دەکەین یا ئەڵڵا زیاتری کە بۆ ئەم میلەتە خوای پەروەردگار هیدایەتی میلەتە بە لەسەر برایەتی و پێکەوە ژیان و هاریکاری خوایە ڕەحمی خۆت بەرەکاتی خۆتمان بۆ دابارێنە خوایە شیفای نەخۆشی مسلمانان بە نوێژ و ڕۆژوو لەم مسلمانانە قبول بفەرموە یا ئەڵڵاه قەڵەمی عەفو بەسەر هەڵە و گوناه و تاوانمانە بێنە خوایە ڕەحم بە بەساڵاچوانمان کە خوایە ئاگری شەرمان لێ دوورخەرەوە خوایە ئاگری شەرمان لێ دوورخەرەوە یا رب العالمین خوای پەروەردگار ئەمن و ئاسایش و ئاشتی و پێکەوە ژیان بە میلەتە ببەخشە یا ئەرحەمە الراحمین خوایە لە هەڵە و گوناهی من و ئەم جەمعە و دایک و باوکی مولایەکمان خۆش بە اللهم آمین